بەشی چواردە. میهری ئەوە قسە لەگەڵ چیەکەی میهرەبان و هەڵسا چوو دەرگاکەی کردەوە بە دەنگێکی بەرز وەڵامی دایەوە وەرە خۆت بیبینە میوانمان هەیە مهم بوویت لە ئیتالیاوە دێن بۆ لا تا کارەکانە ببینن شەرم لە خۆت ناکەی چیان پیشانی خودا دات بە باڵایەکی بەرز و سنگێکی باریک و قژێکی ئاڵۆسکاو و چەند تاڵێکی لوولەوە لە سەر ناوچەوانی لە نێو دەرگای ژوورەکەیا دەرکەوت بەستێیەکی گەورە لە بن باخەڵی دابوو پاڵتۆکەی دابوو بە سەریدا لە پێشدا ڕۆژنامەیەک کە فارسی بوو لەسەر زەویەکە دایناو پاشان پاڵتۆکەشی فڕێدایە سەر قەراغی قەرەوێڵەکە وتی زۆر خۆشحاڵم بە هاتنتان بەڵام پێم بڵێن نەترسان چۆن وێرات هەن بێن بۆ لای من اینجا ڕووی کردە میرەبان وتی چەند بەستە زمانانە قساکەیت لە ئیتالیاوە نەهاتوون ئێوە لە قوتابخانی هونەرە جوانەکانە خوێنن وانە هەر لەوێ شێکترمان ناسیوە ئەو زمانە شاد و ڕاستگۆیم بەدڵاچوو لە ناخی دڵەوە بە هەمان ئاوازی خەندا ئامێزان و وەڵامم دایەوە وتم بەڵێ، هەفتەی پێشوو لە ئیتالیا هاتمەوە. ستیڤانۆ هەواڵی ئێوە و نیگارکێشێکی تری لێ پرسیم کە گوایە ئێستا لە تارانە، بەڵام نازانم بۆچی بترسم. یەکسەر بەدوای قسەکانما هات، ستیڤانۆتان بینی؟ تا ئێستا منی لەبیر ماوە؟ لەوانەیە ئەوی تر مامۆستا ماکان بووبێت، بەڵێ. وتم، بۆچی ئێوەش مامۆستا ماکان نەناسن؟ وتی، هەڵبەتە کە ئیناسم، ئەگەر ئەو نەبوایە من تا ئێستا هەزار کفنم ڕزاندبوو. بەڕاست میهرەبان و مامۆستا نامەی بۆ نووسیوم، بیگرە بیخوێنەرەوە، بە دەنگی بەرز بیخوێنەرەوە، با میوانەکەشمان گوێی لێ بێت، مرۆڤێکی وا باش و دلاوەرم لە هەموو ژیانما نەبینیوە، لە هیچ شتێک سڵ ناکاتەوە. نامەکەی دایە دەست میهرەبان و کە ناوی مامۆستای هێنا قێزم هاتەوە مامۆستا بوو بوو بە نیشانەی نائومێدی و بێبەهرەی من و بێدەسەڵاتی و لاوازی منی پتر دەکرد بیرەوەری یەکەم چاوپێکەوتنیم هاتەوەیاد کاتێ ئەو لە پشت مێزەکەیەوە دانیشتە بوو و سەیری کارەکانمی ئەکرد خوداداد ڕووی کردە من و پرسی ئەیناسن وتم تەنها جارێک یەکتریمان بینیوە بەڵام باش نایناسم وتم، میهری بۆ نامەکە بە دەنگێکی بەرز ناخوێنیتەوە تەنها لە کۆتایەکەیان نەبێت چەند شتێکی تایبەتی دەرباری تۆ تایە نامەوێ ئەویان بخوێنیتەوە ئەمە سەرەتاکەیەتی نامەکەی لە دەست کچەکە سندووتی وەرە لێرەوە بیخوێنەرەوە ئێوەش گوێ بگرن هەم دیسان نامەکەی دایەوە دەست کچەکە و ئەویش بەم جۆرە دەستی پێکرد ئەوەی کە پێویستە من بۆ تۆی بکەم کردوومە و ئومێدم نییە ئەنجامی هەبێت سەرۆکی ئاسایش زۆر حسابی بۆ تۆوە کرد تۆیان ناو ناوە جەناب چیت کردووە وا هێندە بە خراپ ناوت ئەبەن بەڵام ناومێت مەبە گەر بتەوێ شتێک بە شتێ بکەی نابێ گۆڕەپانەکە چۆڵ بکەیت بوون بە مەلا چەند ئاسانە بوون بە ئینسان ئەوەندە گرانە چاوەڕێ بە تا ئەم سەرۆکی ئاسایشە گۆڕێ بەڵام بەو مەرجەی کە نابێ ئازایەتی خۆت لە دەست بدەیت دەڵێن تەواوی ئەو وێنە و کاریکاتێرانەی کە لە پاریس لە بڵاوکراوە ڕۆژنامە فارسیەکاندا و بگرە لە گۆڤارە فەڕەنسایەکانیشا دەربارەی بارودۆخی ئێران بڵاو دەکرێنەوە کاری تۆن، خوا نەکات. خوداداد نەیهێشت نامەکە تەواو بکا وتی، زۆر وەستایە. خوداداد پێکەنی و من لە مانای پێکەنینەکەی نەگەیشتم. میهرەبانی دەستی بە خوێندنەوەی نامەکە کردەوە. گوێ مەدەرێ! ئەمە ژیانە. جاری وا هەیە دەبێ بەرگەی لێدانیش بگریت. ئێستاش نۆری کوتە خواردنی تۆیە سواریش تا نەگلێ نابێ بە سوار نامەیەکی درێژ بوو بەڵام خوددادات پەلەی بوو یا لەوانەیە لەبەر بێکاتیش نەویست بێت تا کۆتایی جۆ بگرێت ڕۆشت و ئەو ڕۆژنامانی کە بە پەت بەستبوونی کردنیەوە لەسەر کورسەکە دانیشت و دەستی بە خوێندنەوەی ڕۆژنامەیەکیان کرد مهرەبان و نامەکەی دەخوێندەوە منیش گوێم لێ دەگرت سەرۆکی ئاسایش چیرۆکی سەیری دەربارەی تۆ گێڕایەوە دەیوت هەموو هەفتەیەک ڕۆژنامەیەک بە ناوی پیکارەوە دەگاتە دەستی تەواوی قوتابیە ئێرانیەکان لە فەرەنسا ئەو ڕۆژنامەیە لە بەرلین دەرەچێ و دەیوت گوایە تۆ ئەم ڕۆژنامەیە لە نێو قوتابیەکانا بڵاوەکەیتەوە خوداداد سەیری سەعاتەکەی کرد و نەیهێشت نامەکە بگاتە کۆتایی لە میهرەبانۆی پرسی بۆ نیوەڕۆ چیمان هەیە ناتوانین بۆ چێشخانەیەکی دەرەوە بچین چونکە پارەمان پێ نیە دەبێ لێرە شتێ بخۆین. شتێک میوانەکەشمان لەگەڵمانا بیخوات منیش سەیرێکی سەعاتەکەی خۆم کرد نزیکەی یەکی پاشنیوەڕۆ بوو ئەو پاکییە زۆر کاری تێکردم بەر لەوەی میهرەبانوو بیەوێ بەسەر شڵەژاوێکەی خۆیدا زاڵ بێ کە دووچاری بووبوو سیمایەکی ئارام بە خۆی بدا و وەڵام بداتەوە من پێش دەستیم کرد و وتم ئەگەر ئیجازە بدەن من ئێوە دەعوەتەکەم و دەڕۆین لە چێشخانەیەک نانەخۆین خوداداد وتی شتێکی چاکە، بەڵام میهرەبانوو لەگەڵیدا نەبوو وتی، نا، تۆ ناتوانی نانی چێشتخانە بخۆیت، ئەی دکتۆر گۆشتی لێ قەدەغە نەکردوویت؟ خانم ئەمە جواب بۆ تەندروستی خۆی نایە من نایەڵم بۆ چێشتخانە بچێت. من و خوداداد دەستمان کرد بە پێکەنین. باشە مێهری گیان زویر مەبە، ڕاستەکا، دە با بزانین چیمان هەیە. ڕۆژنامەکەی لەسەر زەویەکە دانا، بەرەو جانتایەکی ژێر قەرێوەڵەکە چوو، ڕایکێشا، تەماشایەکی کرد و وتی، نان، کەرە. ئەم بەستەیە چیە؟ پەنیری هۆڵەندیشمان هەیە مرەبای دەستی دایکی میهری کە لە تاران دروست کراوە و ئیتر ئاو بێنە و دەست بشۆ خاوەن خانووەکەش چامان بۆ لێ دەنێت من خۆم دەبێ شیر بخۆم خۆراکی پاشایانە ئینجا لە منی پرسی ئامادەن لەگەڵ ئەم هەژارانەیا تێ هەڵچن منیش بە شادی و خەندەوە وەڵامم دایەوە بۆ ئێمە سەر بزیادە ڕاستیەکەی من نەهاتبووم نانی نیو ڕۆژتان لەگەڵا بخۆم بەڵام تازە دەعوەتەکەتان ڕەت ناکەمەوە خودا داد ڕووی کردە میهرەبان و وتی کەواتە هەڵسە بە خاوەن خانوەکە بڵێ شیر و چامان بۆ ساز بکا جگە لەوە کاریشمان هەیە دەبێت تا سەعات سێ ناونیشان لەسەر هەموو ڕۆژنامەکان بنووسین و پۆستیان بکەین دەبێ ئەوانەی ئێران لە ڕۆژنامە کۆنەکانی مادنەوە بپێچین میهرەبانو لە ژوورەکە چووە دەرێ هەر کە خۆم و خۆی ماینەوە لێم پرسی ئەمە چ ڕۆژنامەیەکە بۆ ئێرانی ئەنێرن سەری سوڕما وتی گوایە ئێوە تا ئێستا ڕۆژنامەی پەیکارتان نەبیستووە لە ڕاستیدام ڕۆژنامەیەم بینی بوو هەندێ جار بە ناونیشانی خۆشم دەیان نارد بیرم دێ جارێکیان لەلایەن باڵوێزخانەوە بڵاوکراوەیەک لە نێو تەواوی قوتابیەکاندا بڵاو کرایەوە گوایە کاتێک ئەو ڕۆژنامەیە گەیشت کەس نەی کاتە و یەکسەر بۆ باڵوێزخانی بنێرن ئەمە بووە جێگای گاڵتەو پێکەنینی هەمووان و بە پێچەوانەوە ئەوەی کە تا ئەو ڕۆژەش ڕۆژنامەی پەیکاری نەبینی بوو لە هاوڕێکەی داوای دەکرد وتم نەخێر نەم بینیوە ئەو چالاکیەی ئەم کوڕە خوێن شیرینە بەلای منەوە تازە بوو. ئێوە لە کوێ ژیاون وا لەم ڕۆژنامەیە بێ ئاگان نزیکەی هەزار دانی لێ دەرەچێ بۆ ئێران بەلایەنی کەمەوە دەیەها هەزار کەسێ خوێنێتەوە دەسا و دەست ئەڕا ئەمە تاقە ڕۆژنامەیەکە کە بە زمانی فارسی دەربچێت و لە ئازارەکانی خەڵکی بکۆڵێتەوە لە دڵی خۆما وتم ئێستا تێگەیشتم کە بۆچی دەوڵەت خەرجەکەی بڕیوە ڕۆژنامەکەی دامێ تا بیخوێنمەوە و لەسەر وتارەکانی کۆمەڵێک شتی دەرباری ئەو دیکتاتۆرێتی کە لە ئێراندا فەرمانڕەوایە بۆ ڕوونکردمەوە وەختێ دەدوا تەواوی بەدەنی ئەلەرزی چاوەکانی خڕ دەبوون و دەدرەوشانەوە، زوو زوو دەستی دەبرد و ئەو تاڵە قژانەی کە دەکەوتنە سەر تەوێڵی لای دەدان و دەستێکی دەخستە گیرفانی و بە دەستەکەی تریشی هەوڵی دەدا قسەکانی خۆی بەرجەستە بکات. پێنج پەنجەکەی دەستی ڕاستی هەمیشە شێوەی سەیر سەیریان لە هەوادا بەخۆوە دەگرت، جاری وا هەبوو لەسەر کورسییەکەی تەکانێکی بۆ دواوە دەدا و دەتگوت لە دوورەوە باشتر دەتوانێت من بخاتە ژێر کاریگەری خۆیەوە، قاچی دەخستە سەر قاچ، ئەو وەختە نەرمتر دەبوو، ناکاو هەمدیسان دەجووڵایەوە، بە هەردوو دەستی توند فشاری دەخستە سەر هەردوو دەسکی کورسیەکە و قورسایی خۆی لە هەوادا ڕادەگرت و قسەی دەکرد. ئەم لاوە پارچەیەک ئاگر و چەپکێک توڕەیی بوو، من بە ڕادەیەک هەستم بە نزیکیەکت لەگەڵیدا، کە تا ئەو ڕۆژە ئەمە یەکەمجار بوو هەستی وام لا دروست بێت، دەنگە بڕندە و تیژەکەی لە گوێمدا دەنگی دەدایەوە. وەکو چەکوشێک کە بە ئاسنی دادەدەن. ئەم جۆش و خرۆشەم هەرگیز لە کەسدا نەبینیبوو. ئەم جۆش و خرۆشەم هەرگیز لە کەسدا نەبینیبوو. کەمێک دەرباری بارودۆخی ئێران دوا، دەربارەی ئەو تاوانانەی کە ئاکرێن، ئەو بەرەڵایی و بەرتیلکاریەی کە بڵاو بۆتەوە، دەرباری ئەو پارە و سامانەی کە بەدەستی مناڵە خواپێداوەکانی وەک منەوە دەبرێتە دەرەوەی وڵات، دەربارەی ئەو بێتاوانانەی کە لە زیندانەکانا سەردەنێنەوە، ئەو پیاوماقوڵانەی کە بوونەتە قوربانی هەوا و هەوەسی خۆپەرستی شا و بڵاوکردنەوەی باوەڕبەخۆنەکردن و درۆو دەلەسە و ڕیاکاری. دەربارەی دەسەڵاتی ئەو ئینگلیزانەی وەکو بووکە شووشە یاری بەو پیاوانە ئەکەن، ناگەهان دەوەستا و ئاماژەی بۆ ژیانی من دەکرد. بۆ نموونە ئەیوت، کاتێ من و ئێوە لە پاریسا بەرەڵا ئەبین، پارەی ئەو خەڵکەیە دەیدزن و بە فیڕۆی دەدەن. تا ئێستا بیرتان لەوە کردووەتەوە کە ژیانی من و ئێوە لە کوێوە دابین ئەکرێ؟ من بێدەنگ بووم و ڕاستییەکەی جاری وا هەبوو هەستم بە شەرمەزاریش ئەکرد. دەتگوت من دەستم لە تەواوی ئەو تاوانانەدا هەیە و لێیان بەرپرسیارم. ئینجا من باسی خۆم بۆ کرد و وتم کە چوون بۆ قوتابخانی هونەرە جوانەکان و لە نێو قوتابی ئێرانەکاندا هەموو یاوەکو مرۆڤێکی لاواز و بێبەهرە سەیرم دەکەن و منیش لە خۆم ناقایلم باسی مامۆستام کرد و ئەوم بە گوناهبار زانی وتم ئەو وای لە من کرد بۆ فەرهەنگستان بێم دەیتوانی وانەی نیگارکێشانم پێ بڵێتەوە و بە زمانێک کە پێویستە هەموو مامۆستایەک بیزانێت پێم بڵێ نیگارکێشان بە تەنها کات بەسەربردن نییە و یان من نابێ ژیانی خۆم بۆ کارێک تەرخان بکەم کە بۆی نەخولقابووم بە کورتی پێم وت تازە من بە کەڵکی چی دێم تۆ هەموو شتێک دەرگاکە کرایەوە و میهرەبان و بە خۆی و چەند قاپێک و چەقۆ و چەتاڵەوە هاتە ژوورێ وتی وتی تۆ هیچ ئیشێکی نەکردووە یەڵڵا هەسە سفرەکە داخە تۆ هیچ ئیشێکی نەکردووە یەڵڵا هەسە سفرەکە ڕابخە لەسەر مێزەکە و وا لە دۆڵابەکەیە تا من چا و شیرەکە ئەهێنم تۆ مێزەکە ئامادە بکە من هەڵسامە سەر پێ وتم میهری خانم بیاندەن بە من من ئامادەیەکەم ئێوەش بچن بەلای کارەکانی ترەوە ئەم کابرایە منی ترساندبوو ئەترسام وەک چۆن ئێستا دەترسم سەیری ئەوە بکەم. خۆشەویستان.